کە ئەویش هۆزی ئیڕەم و خاوەنی پایەی بەرز و کۆڵەکە و نیرگەی درێژ بوون، قەومی عاد لە شاری ئیڕەم کە باڵا بەرز و تێکسمڕاو بوون، خانووبەرە و کۆشک و تەلاری گەورە و بەرزیان دروست دەکرد، لە سەردەمی ئەواندا لە هیچ شار و شوێنێکدا کۆشک و تەلاری وەک ئەوەی ئەوان دروست نەکراوە. دوای ماوەیەکی دیاریکراو پەروەرگاری تۆ سزا و خەشم و قینی خۆی ڕژان بەسەریاندا و تەفر و تونای کردن. ان ربک لبالمرصاد بەڕاستی پەروەردگاری تۆ هەمیشە و بەردەوام ئامادەیە کە تۆڵە لە ستەمکاران بسێنێت. شیعری باسە بە ئیمانداری سەرفراز لە سەرمەرگدا دەوترێت، ئەی خاوەنی دڵ و دەروونی پڕ لە ئارامی، ئەی ئادەمیزادی ژیر و هۆشمەند کە لە تەمەنی کۆتای دونیادا پەروەردگارت ناسی و بە جوانی دەتپەرست، بگەڕێرەوە بۆ لای پەروەردگارت کە تۆ لەو ڕازیت و ئەویش لە تۆ ڕازیە، دە بچۆرە ڕیزی بەندە چاکە نازدار و بەڕێزەکانمەوە، بچۆرە بەهەشتە خۆشە ڕازاوەکەمەوە.